چیرۆکی یونسی کاتب و وەلیدی کوڕی سوهیل. شەهرەزاد و تێژێڕنەوە ئەی شاشەهرەیار خاوەنی بڕیار لە سەردەمی حکومڕانی هیشامی کوڕی عەبدولمەلیکدا پیاوێک بووە بە ناوی یونسی کاتبەوە یونس پیاوێکی ناسراو بوو سەفری وڵاتی شامی کرد کە نزەکێکی لەگەڵ خۆی برد زۆر جوان و ناسک بوو نرخی ئەگەیشتە 100هزار درهم کە نزیکی شان بوونەوە لەسەر جۆگە ئاوێک لایدا تاکو بحەوێتەوە هێندەی پێنەچوو سوارەیەکی لاو سلاوی لێکردن ئەوانیش بەدەم نان خواردنەوە وەڵامیاندایەوە سوارە وتی میوان ڕاگرن یونس وتی فەرموو سفرە ڕاخرابوو خواردنی لەسەر دانرابوو شەرابی کۆنەی لێدانرابوو لاوەی سوارە تێری خوارد دوای وتی شەرابیشم بدەنێ یونس پێک یەکەم و دووەم بە دوای دادایە دەست کەمەست بوو بە یونسی وت کەمێ گۆرانیم بۆ بڵێ یونس دەستی کردە گۆرانیوتن دوای کەمێک گوتی ئەی ئەم کەنیزەکە کەنیزەک دەستی کردە گۆرانی وتن ئەو شەوە بە بێخەم لی نووسن بەیانی کە ڕۆژ بۆ لی پرسی بۆچی سەفەری شامەکەی وتی بۆ سوکردنی قەرزەکانم بەڵکو کەمێک دارایشم باش بێ ئەمجا پێیوت ئەم کە نیزەکەم پێ بفرۆشە سیهزار درهەمت پێدەم یونزتی لەخوا بە زیاد بێ قەرزار نیم سوارەکەوتی چل هەزار درهەم باشە؟ پەسەندی نەبوو ئەمجا وتی پێویست ناکا ئەوە بۆم کردیت بە پەنجا هەزار درهەم جل و بەرگی تۆیش لەسەر من پەیمان بێ تاکو پێکەوە بین خواردنی تۆش لەسەر من یۆنزوتی پیرۆزت بێ سوارەکەوتی لەسەر متمانە کە نیزەکەکەم ئەدەیتێ یونس کە لە لایەکەوە سەرخۆش بوو لە لایەکی ترەوە پەڕ بەدڵ لێ ترساوتی ئێستا بی بە پیرۆزت بێ بە یەکێک لە مناڵەکانی بەردەستی خۆی وت ئەو کەنیزەکەی بۆ سوار بکەن و لەگەڵی بڕۆن ئەم جالاوەکە خوا حافیزی کرد و ڕۆشت دوای نزیکەی سعاتێک هەستی کرد هەڵی کردووە لە دڵی خۆیدا وتی چۆن ئەبێ من نەئەی ناسم و نازانم ناوی چییە وا بە ئاسانی کەنیزەکەکەمدایە دەستی ئاخر ئێستا چۆن بیدۆزمەوە ڕۆژی دواتر کاروانەکە گەیشتە شام یونس لە جێی خۆی نەجوڵا بیابان هێندە گەرم بوو دەم و چاویشی خۆر سووتانی کە بێزار بوو لە چاوەڕوانی هەستا و خۆی کۆکردەوە تاکو بڕوا بۆ دیمەشق ئەم جا لە دڵی خۆی داوتی ئەگەر ئێرە بەجێ بهێڵم ئەوە گەر پارەکەشی بۆ هێنابم نام دۆزێتەوە تاکو بمداتێ کەوا بوو جارێکی تر غەدرم لە خۆم کرد دەمەو ئێوارەی ئەو ڕۆژە یەکێک لە مناڵەکان پەیدا بوو کە یونس دوور بە دوور مناڵەکەی بینی لە دڵی خۆی داوتی بیرم نایەت هیچ کاتێک هێندەی ئێستا دڵم خۆش بووبێ کە خزمەت کارە مناڵەکە گەیژوتی گەورم دواش کەوتینەوە ئەم جاهێندە دڵخۆش بوو بە سەفەرەکە هیچی لەباری کەنیزەکە و ڕانەگەیان دواتر لە یونسی پرسی ئەزانی ئەوەی کەنیزەکەی لێکریچێ بوو یونس وتی نەبەخوا خزمەت کارە مناڵەکە وتی ئەوە وەلیدی کوڕی سەهلی والی بوو یونس دەمی بوو بە تەڵی تەقی و خزمەت کارە مناڵەکەوتی هەستە ئەوە ئەسب ئامادەێ سوار بە یونسی گەیاندەوە ماڵەوە کاتێ کەنیزەکە یونسی بینی باوەشی پیاکرد یونس پرسی باشە ئەی سوارەکەی تۆی لە من کڕی چی لێ کردی ئەوێژوتی لەم ژوورەدا بەندی کردم هەرچیەکیشم ئەویست بۆم ئامادەکرا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تیکە خزمەتکارەکە یونسی گەیاندە ناو کۆشک و بەردەرگا و دیوەخان داوای کرد ڕێی بدەن بچێتە ژوورەوە ڕێگەیان پێدان چوونە ژوورەوە یونس سلاوی کرد والی وەڵامی دایە و پرسی تۆچیت ئەو ژووتی یونسی کاتبم ئەوەی دوێنێ تۆ میوانی من بوویت ئەم جاوالی پێکەنی وتی ئاخۆ دوێنێ چۆن چۆنی سەرزەنشتی خۆتت کردبێ ڕەنگە لە دڵی خۆت داوتە بێتت نەبوو کەنیزەکەکەم بدایە لەگەڵ خۆی بیبات آخر نازانم ناوی چییە نازانم خەڵکی کوێە یونزوتی نەخێر گەورم هەرگیز بەو شێوەیە بیرم لێ نەکردوێتەوە کەنیزەکێک چییە بۆ پلە و پای ئێوە ئەمجا مناڵی بان کرد فەرمانی پێدا ئادەی بڕۆ 1500 دینارم بۆ بێنە کە هێنای وەلیت خستە بەردەمیوتی ئەمەیان پارەی فرۆشتنی کەنیزەکە ئەم هزار دینارش بۆ ئەوەی کە متمانەت پێکردم ئەم 500 دینارش کرێی سەفەرەکەی ئێرەی خۆت ئێدیشتیش بۆ ماڵ بکڕە ئەمجا پرسی خۆگلید نییە یونس وتی دەست و دڵ و چاومت پڕ کرد بزێ گرتی وتی بەو خویە هێشتا تێر نەبووم لە گۆرانیەکانی ئەم کەنیزەکە دەبا گۆرانیمان بۆ بڵێ ئەم جا کەنیزەکەی بان کردوتی دا بنیشە و بەدڵی خۆت گۆرانیەکم بۆ بڵێ ئەویش ئەم گۆرانیەی وت ئەی کانگای هەموو سیفەتێکی جوان باڵا کەڵەگەت بە نازوعینوان لە جوانی تورک و عەرەبت تایە شیرین زمانی سەردەستەی پیاوان ئەگەر لەم دنیا تۆیان باە پێم پشتم ئەکردە دارایی و سامان زۆری پێخۆش بوو دەستخۆشی ئەو پەروەردێشی کرد کە من کردومە ئەم جا فەرمانی دا ئەسپێکی بۆ زیم بکەن و هێسترێکیش شتومەکەکەی لێبار بکەن ئەم جاوتی کاکە یونس هەر جارێک ڕێت کەوتە لای من نائومێدت ناکەم و بەو خۆیان دەستەکانت پڕ سامانەکەم کارێکەکەم تا لە ژیاندا بی هەژار نەکەوی وتی منیش دیارەکانی ئەو هێناو هاتم کە بوو بە خەلیفە چوومە سەردانی بەو خۆیان پەیمانەکەی جێبەجێ کرد و درێغی لێ نەکردم هێندەی سامان و پارە پێ بەخشیم زۆر دەوڵەمەند بووم کە نەک لە خۆم زیاد بوو بەڵکو و میراتگرەکانمیشی لێ ئەحەوانەوە هات و چۆم لەگەڵیدا هەبوو تا کوژرا خوا لێی خۆش بوو شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار ئیسحاقی مووسلی گۆرانی بێش داوا لە هاروونە ڕەشی دەکا هەفتەی ڕۆژێک پشووی پێبدا تاکو و لە ناو ماڵ و مناڵەکەیدا بەسەری بەرێ خەلیفەش ڕۆژی شەموانی بۆ تەرخانەکە ئیسحاق ئەڵێ ڕۆژی شەممە هات و منیش بە خزمەتکار و کەنیزەکانم وت ئەمڕۆ دەرگا لە کەس مەکەنەوە ئەمەوێت هەر خۆم بم لە ماڵدا دوای چەند سەعاتێک گەڕوانم پیرێکی سەر و ڕیشسپی جوان بەرە و ڕوومهات گۆچانێکی دەسک زێڕینی بەدەستەوەیە بەرگی سپی و کراسێکی ناسک لە بەردا و کڵاو قوچەکێکی بەسەرەوەیە بۆن مسکی ماڵەکەی پڕکرد منیش تون بووم و بڕیارمدا سزای دەرگاوانەکە بدەم و دەری بکەم بە شێوەیەکی زۆر جوان سلاوی کرد منیش فەرموم لێ کرد و دانیشت ئەم جاکەوتە باسی ئەدەب و شعری عەرب لە دڵی خۆم داوتم ڕەنگە خزمەتکارەکان بۆ ئەوەی دڵخۆشم بکەن و ئەم پیرەمێردە قسەزان و شیرین زمانیان کردوەتە ژوورەوە ئەمجا پێموت برسید نییە وتی نان ناخۆم وتم ئەی شەراب وتی بە ئارەزووی خۆت دەستمان کرد بە خواردنەوە ئەم جاوتی ئەبووی سحاق ئەتوانی شتێک گۆرانی بۆ بڵێ منیش تووڕە بووم دواتر وتم گرنگ نییە میوانە دەستم برد عودەکەم داگرت و گۆرانیەکم بۆوت ئەویش دەستخۆشی لێکردموتی ئافرین ئیسحاق منیش کە ئاوا بەڕووتی بەبێ هیچ ڕێزلێنانێک ناوی هێنام لە دڵی خۆمدا تووڕە بوومەوە وتم من نازانم بۆچی ئەمیان بێ ڕێپێدان هێناوەتە ژوورەوە ئاوا بێ نەزاکەتانە ناوم دێنێ ئەم جاوت یەتوانی گۆرانی زیاترم بۆ بڵیت منیش خەڵاتت بکەم منیش بە توڕێیەوە ئەو دەکەم هەڵگرتەوە و زۆر شارەزانە ئەم جا گۆرانی وت چونکە باسی خەڵاتی کرد زۆری پێخۆش بووتی دەست خۆش گەورم ئەم جاوتی ڕێمەدەیت منیش گۆرانیەک بڵێم وتم بەدڵی خۆت لە دڵی خۆم داوتم بەخوا بێ چاو ڕووە چۆن لە ڕووی دێ لە لای مندا گۆرانی بڵێ عودەکەی خستە سەرڕانی جۆرێک ئاوازی پێدەرهێنا ئەدوت عودەکەش عەربی زانە جگەر کونکن لە سینەمدا لە داخە بۆم بگۆڕن لەگەڵ یەکێکی ساغە سەری نایەن لە من بادا بەجارێ کێ ئەیگۆڕێ بە سووتاوێ لە ناخا. بەڕاستی هێندە ئەو ئاوازە بەلامەوە خۆش بوو کە پێم وابوو دیوارەکانیش لەگەڵیدا سەماکەن بە جۆرێک ڕۆحم خرۆشا بوو هەموو گیانم لەگەڵیدا ئەلەریەوە ئەم جارش دەستی پێکرد ئەم گۆرانی وت گمەی کۆتران بەو لاپاڵەوە دامیانە خەم و گریە و ناڵەوە هێندە سۆزیان کرد وەخت بوو بمرم بە عەشقی خۆم و خەمی تاڵەوە نەم دیبوو کۆتر وەک خۆمان بگری و سەر بنێتە ژێر پەڕ و باڵەوە دیسان بە ئاوازە و ئەم شیعرەی وت لاوی بانی نەج دیدە و هەناسم زیادی کرد بەخوا ئارەزوو تاسم کە بەرەبەیان ئەناڵم بۆ تۆ بای سەحر ئەیبا بۆتان ئەم باسم. وەک چۆن ساوایەک بۆ مژین ئەگری ئەگریم نەشێوێ لە من ئەم نازەم ئەمجا پیرەمێردەکەوتی ئەمەی ئێستا وتم فێری ببە کەنیزەکانیش فێری ئاوازەکەی بکە منی ژوتم کەوا بوو جارێکی دی گۆرانیەکەم بۆ بێژە با فێری ئاوازەکەی ببم وتی نابایە تۆ هێندە بە سەریقەیت فێر بوویت هێندەم زانیون بوو منیش پەلاماری شمشێرەکەمدا خۆم گەیاندە بەردەرگای ژووری ژنەکەم بەڵام داخرا بوو لە کەنیزەکانم پرسی گوێتان لە هیچ نەبوو وتیان بەڵێ خۆشترین کۆمەڵە گۆرانیەکمان گوێ لێ بوو منیش بەسەر سوڕمانێکەوە جێم هێشتن چوومە دەرگای دەرەوە لە دەرگاوانم پرسی کە پیرەمێردەکە چی لێ هادەوانیش پرسیانە و کام پیرەمێرد بەو خوایە ئەمڕۆ کەس نەهاتۆتە ماڵەوە هاتمەوە ماڵەوە هەر بیرم لێ کردەوە کەچی گوێم لێبوو یەکێک بانگی کردم وتی ئەبووی سحاق بێخەم بە ئەمڕۆ من کابی مەڕێ شەیتانم میوانت بووم مەترسە ئەم جا سوار بووم و چوومە بەلای خەلیفە هارو نەڕەشید و بەسەر هاتەکەم بۆ جێڕایەوە خەلیفەوتی ئەو ئاوازانە دووبارە بکەرەوە کە فێری کردیت منیش عودەکەم خستە سەر ڕانم و ئاوازەکانم بۆتەوە شەرابی زۆری پێوە خواردەوە ئەم جاوتی دەستمان بەلایەکت خۆزگە ڕۆژێکیش ئەبۆ میوانی من منیش بە پێکەنینەوە بەجێم هێشت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی شەش سەد و هەشتا و هەشت. چیرۆکی جەمیل لە بەردەمی هاروونە ڕەشیددا شەهرەزاد وتی ئەی شەهرەیار شا توانای ئازا ئەجێڕنەو خەلیفە هارو نەڕژیت شەوێکیان خەوی ئەزڕێ دێت وەڕوا بە ژوورێدا ئەگەڕێ مەسرور بانکە پرسێ لە دیوەخان ئابزانە شاعران چیان لێرەیە بۆم بانکە مەسرور ڕۆیشت دوای کەمێک گەڕایوتی پاشام جەمیلی کوڕی معەممەری عوزری لێیە ئەمجا چوومە ژوورە و ئەویش بە دوامدا سلاوی کرد و خەلیفە وەڵامی دای و پێیوت دابنیشە کە دانی ژوتی بەسەرهاتێکمان بۆ بگێڕەوە جەمیل وتی لەوانەی بیستمن و بیرم ماون یان ئەوانەی کە بە سەرخۆم هاتون خەلیفەوتی لەوانەی بەسەر خۆت هاتون ئەم جا خەلیفە پشتێکی خستە ژێر هەردوو ئەژنۆی کە بە تاوی زێڕ چنرابوو، چەندین گۆی مرواری تێ هەڵکێشرابوو، ئەمجا پاڵی دایە وتی فەرموو. جەمیل وتی میری مسلمانان کاتی خۆی کچێکم لە عەرەبە دەشتەکێک هێنا، دەوار نشین بوو. ماوەیەک پێکەوە بووین، دواتر لە وەڕگەکەی دەوروبەریان وشک بوو ئەوانیش باریان پێچایە و کچەی خۆیان بردەوە ماوەیەکی باش بێژن بووم ئێدی ژنەکەم زۆر خۆشەویست بیرم کردەوە بە باشم زانی منیش شوێنی بکەوم منیش بەرگم کردە بەر ئەمامم کردە سەر وشترم دایە بەر ماوەیەکی زۆر بەڕێوە بووم شاخ و دۆڵم بڕی شەوێکی تاریکی ئەنگوستە چاو گوێم لە نەڕای شێر بوو لە لورەی گورگ بوو خشەی مار و دوو پشکم بیست زۆر ترسام ئەو شەوە بۆیە هەمیشە پەنام بۆ خی تاک و تەنیا ئەبرد بەدەم ڕێوە هێندە ماندوو بووم خەوم لێکەوتبوو وشترەش ببێ هیچ کارێک بە ئاوەزوی خۆی ملی ڕێگایەکی گرتبوو ئەو ڕێگایی من نەبوو. نازانم چەندێک بوو خەوم لێکەوتبوو هێندەمزانی شت بەرسرم کەوت کە هەستام ئەڕوانم لقی دار و درەختە هەموو دەوروبەرم ڕەز و باخە کانیا و ڕووبار و دۆڵ و شاخە بولبول و کەناری ئەخوێنێ لقی گوڵەباخان شەماڵ ئەیلەرزێنێ لەسەر کۆڵی وشترەکەم هاتمە خوار ڕەشمەکەیم بە دواخۆمدا ڕاکێشا ماوەیەکی زۆر ڕۆشتم تاکو لەو ڕەز و دار و درەختە دەرچووم ئەم جا سوار بوومەوە کەوتمە ڕێ بێوەی بزانم ڕووەکەمە کوێ هەر ڕۆشتم تاکو ڕوانیم چەند وشترە وەستاوە ئاڵا چقاوە هەندێ ئەسب وەستاوە لە دڵی خۆم داوتم هەبێ و نەبێ ئێرە شتێکی گرنگی تیا ڕووداوە لەم چۆڵەوانەدا هیچی تر نابێنم بەرەو دەوارێک چوم وتم ئەسەسلام عیکم ئەی دانیشتوان مناڵێکی نۆزدە ساڵان لە دەوارەکە هاتە دەرەوە هەر ئەدود مانگی چواردەیە کە زۆر ئازادیار بوو وەڵامی دامەوە وتی علیکم السلام برای عەرب لەوە چێ ڕێگا دوون کردبێ وتم قسەکەی تۆیە ڕەحمەتی خواد لێبێ بم خەرە سەر ڕێی ڕاست ئەیژوتی ئەم دێی ئێمە حەود ڕێە ئەم شەویش تاریک و ئەنگوستە چاوە زۆریش هەوا ساردە ترسی دڕندەی ڕێگەی شم لێت هەیە لای ئێمە ئەم شەو لا بدە و بحەوێەوە سبەینێ ڕێگەت پیشانەدەم منیش دابەزیم و کەمێ خۆم ڕوت کردەوە ڕۆیشتم و شتەرەکەم بەستەوە لاوەکەش چوو مەڕێکی ناو سەری بڕی ئەمجا ئاگری بۆ کردەوە و مەڕەکەی گورو چەند پارچێ گۆشتی لێکردەوە و خوێی پێوە کرد و دەستی کردە برژاندنی وردە وردە بەشی ئەدام و بەیەکەوە تێرمان خوارد ئەو لاوە جاروبار هەناسێکی قوڵی هەڵەکێشا جاروبارە ژەگریا ئەم شعرەی ئەوتەوە ڕۆحێک ماوە کپ و خامۆشە چاوان بە گریان سوورە و بە ئێشە شوێنێک نەماوە لە جەستەی مادووم ساغ و تەندروست هەمووی نەخۆشە فرمێسکی چاوان هەر چەندە ئاوە هەر ئەڵێ پشکۆی ژێر خۆڵەمێشە قڕ بەسەر ئەوەی کە دژمنەکەی هەستی پێەکا و بۆی بە پەرۆشە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی جەمیل ڕووی کردە خەلیفە هارونە ڕەشید وتی گەورم منیش تێگەشتم کە ئەم لاوە عاشقا بەخۆمت پرسیاری لێ بکەم باشەیان نا ئەم جا بەخۆمت چۆن ئەبێ دەم ببم بۆ تایبەتمەندیەکانی لانی کەم من میوانی ئەوم دڵ تێر نابێ لە تەماشای کە هەڵم دایە و چوومە سەر جێگەکەمە ڕوانم دۆشک و پشتێک ڕاخراوە هەر حەزەکەی تەماشای قوماشەکەی بکەیت منیش جلو بەرگەکانی بەرم داکەند و لی نووسم لە ژیانم داخەوی وا خۆشم نەکردبوو لەسەر جێگەکەم هەندێک بیرم لە کێشەی ئەم لاوەیش کردەوە نیوەشەو و گوێم لە ورتەورت و گفتوگۆ بوو سوچێکی پەردەکەم هەڵدایە و بەخۆمت خۆیان لە ئێوارەوە لە لای ئەم گەنجەم هەرخۆی بوو ئێستا ئەم ورتەورتە چییە؟ کە سەیرم کرد لەگەڵ کچێکی زۆر جوان و ناسکدا گفتوگۆکە منیش بێدەنگ سەری خۆم داپۆشی و لێ نووسم ڕۆژی دواتر کە خۆر هەڵات نانمان خوارد بەلاوەکەم وت زۆر سپاس دەکەم ئەگەر ڕێگەکەم پیشان بدەیت ماڵت ئاوا بێ بەڕاستی ماندوم کردی سیرێکی کردموتی برای عەرب ڕێوڕسمی ئێمە وایە ئەبێت میوان سێ ڕۆژ خزمەت بکەین و لامان بمێنێتەوە منیش چار ناچار سێ ڕۆژ مامەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد وتی پاشا گیان کاتێک کاتی جێڕانەوەی چیرۆکەکەت هات جەمێری شاعروتی ڕۆژی چوارم پێشەوەی بڕۆم کە لە لاوەکەم پرسی وتی من فلانی کوڕی فلانم فلان کەسیش مامەمە لە تیرەی بەنی عزرەم ئەمجا پرسیم باشە ئامۆزا بۆچی ئەو دایک و باوکە ناسراو و مامە بەناو بانگەت جێهێشتووە و خۆت لەو سامان و نیعممەتانە بێبش کردووە لەم چۆڵەوانێدا هەڵت داوە ئەی هارونە ڕەشیدی بەڕێز کە ئەم پرسیارەی بیست دەستی کردە گریان ئەم جاوتی ئامۆزا کچە ئامۆزای خۆم خۆشویست نردمە خوازبێنی بەڵام باوکی دەستی نا بە ڕوومەوە و دای بە یەکێکی دی لە تیرەی بەنی عزرە ئەویش ئامۆزای برد و ڕۆشتەوە ناو کۆمەڵە دەوارەکەی خۆیان دوای ماوە کچە ئامۆزا دوور کەوتەوە منیش تاسم کرد پرزە بڕاو بووم چارەم نەما لە داغدا سەری لوتی خۆم ڕش کرد و ئەم چۆڵ و بیابانم گرتەبەر ئەوە ماوەیەکە لێرە هەڵم داوە لەگەڵ تەنایی ڕاهاتوم منیش پرسی ماڵی کچە ئامۆزاد لەکوێیە وتی لوتکەی ئەو چایە ئەبینیت وتم بەڵێ وتی نزیک ئەو لوتکەیە ماڵەکەیانە منیش خۆم داوەتە دەست خی گەورە هەر خۆی کارسازە منیژوتم پیلانێکت بۆ دابنێم جێبەجێیەکەی بە تایبەتی سوودی خۆتی تێدایە لاوە نۆزدە ساڵەکەوتی پێم بڵێ ئامۆزا وتم ئەم شەو کە ئەو کچە هاتەوە سواری ئەسپەکەت ببە منیش سواری وشترێگە بم ناهێڵم ڕۆژ بێتەوە ئەم بیابان و چۆڵەوانی ئەبرین زەوی خوا پان و پۆڕە بۆ خۆتان تێیدا بژین منیش بەسەر و ماڵم و بە شمشێرەکەم پشگیریتانەکەم لاوەکەوتی ئامۆزا پێویستە ڕاوێژ بە دەستگیرانەکەم بکەم چونکە زۆر زیرە کووریایە چاوەڕێمان کرد تاکو و تاریک داهات ژنەکە دواکەوت لە هاتنی بۆ لای دەستگیرانەکەی لاوەکەم بینی ڕووی کردە ئاسمان و هاتە دەرەوە هەروەکو بۆنی دەستگیرانەکەی بکە ئەم شعرەی بەدەمدا هات هەیشتنەی شەماڵ هەیشتنەی شەماڵ لە لای یارەوە نەتهێنا هەواڵ بە جۆرێ ڕەنگی ئەوت گرتووە ئەبێ بزانی کەی دێتە ڕەشماڵ ئەمجا چۆ ناو دەوارەکە و نزیکەی ساعتێک ئەو لاوە گریا بە منیوت ئامۆزا ئەو کچە ئامۆزیان لە ڕێگا شتێکی لێ هاتووە ئەگینا دوا ناکەوێت ئەم جا بە منی وت تەوە لێرە دانیشە تاک و ئەڕۆم هەواڵەکەت بۆ دێنمەوە شمشێر و قەلغانی هەڵگرت و سوار بوو نزیکەی کاتژمێرێک گون بوو کە گەڕایەوە شتێک بەدەستیەوە لە بەردەمی دابوو کە گەیشت بانگی کردم منیش کە چوون بەدەمیەوە پرسی ئازانیت هەواڵ چییە منیش وتم نەبەخوا نازانم ئەمجاوتی کە بەرە و ئێرە هاتووە لەو چۆڵەوانێدا شێرێکی لێ پێیدا بووە پەلاماری داوە خواردوێتی ئێستاش ئەمەی ماوەتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد وتی کە بخچەکەی کردەوە دوای ئەوەی دابەزی ڕوانیم خوێنایی و چەند پارچە ئێسقانێکی تایە کەوانەکەی فرێدا و زۆر بە کوڵگریا هێندە تووڕە بوو ئەی ناڵان ئەمجا بە منیوت ئێرە بەجێمەهێڵە تاکو پشت بەخوا گەڕێمەوە دوای ساعتێ گەڕایەوە کە لەسەری شێرێکی نایەوە و دابەزی و دیسان دەستی کردەوە بە گریان بەم شێوەیە خۆی لاوانەوە دڕندەی چێوی هەی شێری بۆغرا تۆیش ئەم پەژارەت کردم بەسەرا خۆم هەر تەرە بووم تۆیش تاکت خستم ئەم ئاواتەم بوو کردت بە گۆڕە ئەم جا بە دەمگریانەوە پێیوتم ئامۆزە تو حەقی ئەو خۆشەویستیی نێوانمان تو حەقی ئەو نان و نمەکەی پێکەوە خواردمان وەسیەت بێ هەرکات و ساتێ دێت بمکوژن جاوەسیەت بێ لاشەکەم بهێنەوە ئەم شوێنە و لەگەڵ ئەم هەندە ئێسقانەدا لێک فندا بمان پێچنەوە لێ گۆڕدا ڕامان بکێشە ئەم شعرەش لەسەر چێلی گۆڕەکەمان بنووسە تا لای ئێوە بووین زۆر خۆش بوو ژیان پابندی کردین ماڵ و نیشتیمان شەقی زەمانە جۆرێک دای بڕین بۆ هەردوو گۆڕێک بۆ تەدیوەخان. دیسان دەستی کردەوە بە گریان نزیکەی سعاتێک لە ناو دەوارەکەیدا مایەوە و منیش لە دەرەوە بۆیە گریام ئەم جەهاتە دەرەوە خۆی دا بەسەر بەرگ و ئێسقانەکاندا هەن ئاسێکی قوڵ یەڵکێشا لەوێدا مرد منیش دوای گریانێکی زۆر لەو چۆڵەوانیدا وەسیەتەکەیم بەجێهێنا هەردووکیانم شت و کفنم بۆ هەڵدورین و یەک گۆڕم بۆ هەڵکەندن و هەردووکیانم تێکرد و سەری گۆڕەکەم داپۆشیەوە سێ ڕۆژ لای گۆڕەکە مامەوە ئەمجا گەڕامەوە تاکو و دوو ساڵیش جاروبار ئەهاتمە سەر گۆڕەکان ئەمە بوو ئەو بەسەرهاتەی کە بە سەرخۆم هات ئەی میری مسلمانان خەلیفە هارونە ڕەشید بانگی دەرگاوانی کرد و خەڵاتێکی باشی جەمیلی شاعیری کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو